بڵێ پێم بڵێن ئەگەر ئەم قورئانە لەلایەن خواوە بێ ئێوەش باوەڕتان پێ نەهێنابێ وە کەسێک لە نەوەی ئیسرائیل شایەتی دابێ لەسەر وێنەی ئەوەی وا لە قورئاندا جا ئیمانی هێنابێ کەچی ئێوە خۆتان بە گەورە زانی ئەگەر ئیسلام و باوەڕهێنان چاک بوایە ئەوانە پێش ئێمە نەدەکەوتن بۆ ئەو باوەڕهێنانە چونکە خۆیان بەم قورئانە ڕێنموون نەبوون جا دواتر دەڵێن ئەمە دەست هەڵبەسێکی کۆنە. ومن قبله کتاب موسی اماما ورحمە. ماوەی دووگیان بوونی دایک پێوە و لە شیربڕینەوەی سی مانگە تا دەگاتە تافیلاوی و دەگاتە چل ساڵی دەڵێ ئەی پەروەردگار ڕام بێنە تا شوکرانە بژێری ئەو بەهرە و چاکەت بکەم کە ڕشتووتە بەسەر من و دایک و باوکمدا و ڕام بێنە کردەوەی چاک بکەم کە تۆ پێی ڕازی بی نەوەکانیشم چاک و ساڵح بکە ئۆف لە دەست ئێوە ئایا هەڕەشەم لێ دەکەن کە زیندوو دەکرێمەوە و لە گۆڕ دێمە دەرەوە لە کاتێکدا چەند چین خەڵک پێش من ڕۆیشتوون و زیندوو نەبوونەتەوە و دایکی و باوکی هەردووکیان هانا بۆ خوا دەبەن دەڵێن هاوار بۆ تۆ باوەڕ بێنە پێیان دەوترێت هەرچی خۆشیتان بوو بەسەرتان برد لە ژیانی دونیاتاندا و بەهرە و لەززەتتان لێ برد، بۆیە ئەمڕۆ تۆڵەتان لێ دەسەنرێ بە سزایەکی ڕیسواکەر، لەبەر ئەوەی کە ئێوە بە ناهەق خۆتان بەزل دەزانی لە زەویدا و لەبەر ئەوەی لە فەرمانی خوا دەردەچوون. ئەی محمد صلی اللە علیه وسلم هودی برای گەلی عاد باس بکە کاتێ گەلەکەی ترسان لە وڵاتی ئەحقاف بێگومان پێغەمبەرانی زۆر ڕابردوون لە پێش و دوای ئەویشەوە وتویانە جگە لە خوا هیچی تر نەپەرستن ریح فیها عذاب الیم. جا کاتێ ئەو سزایان بینی پەڵە هەورێکە بەرەو شیوەکانیان دێ دڵخۆش بوون وتیان ئەمە هەورێکە بارانی پێیە بۆمان هود وتی نەخێر بەڵکو ئەو سزایەیە بە پەلە داواتان دەکرد یهدی الی الحق و الی طریق مستقیم وتیان ئەی هۆز و قەومەکەمان بەڕاستی ئێمە گوێبیستی کتێبێک بووین کە لە پاش موسا نێردراوەتە خوارەوە پەڕاوەکانی پێش خۆی بەڕاست دادەنێ خەڵک ڕێنموونی دەکات بۆ هەق و بۆ ڕێبازی ڕاست. ئەو ڕۆژەی کە سزای بەڵێن پێدراویان دەبینن وا دەزانن تەنها ساتێک لە ڕۆژ لە دونیادا ماونەتەوە ئەم قورئانە ئاگاداریە جا ئایا کەس لەناو دەچێت جگە لە سنوور دەرچووان